لاپەڕە دوانزە گوڵدانی یادگار لە قوڵایی تاریکیدا هونەر جوڵا لە گیانمدا تاکو بگەم بە ڕووناکی ڕاپەڕیم و تەکانمدا گوڵی هەموو ئاواتێکم لە گوڵدانی یادگارە بەست لەناو کەشتی هیوادا نامە سەردەریای مەبەست لە ناکاوە شەپۆلێکی ڕەشی کەفزەرد خنکانی ئەو دڵم وا بە خەندەوە پڕ بوو لە کامەرانی هەڵئەپەڕی وەک پرشنگی هەتاوی بەر بەیانی بەشنە شن ئەم جیهانی پڕ کردبوو لە گۆرانی تێکشکا وەک پەڵەهەوری دەم ڕەشەبای ئاسۆی زستان ئەو ئاوازەی کاڵ ئەسێ لە کەمانی دەستی نەزان وەک خەیاڵی پەروانەیەک لە ناو گڕی ناکامە وەک ئارەزووی بلبلێک لە پایزی بەسامە ئەوا ئێستا نیگای تاسەی کامەرانیم پڕ ئازارە هەتا ئەمرم لە گیان مایە کزە و کسپەی ئەو یادگارە. لاپەڕە سیانزە، لە گەردەلوولی ونبوونا. وەکوو هەورێک ئاسمان بگرێ لە ناکاوە، وەک کوێرایی دابێ بەسەر شووشەی چاوە، نائومێدیی وا باوەشی دا لە گیانم گڕی بەردا لە بەهاری ژیانم ئەوا ئێستا لە شەپۆلی ئازارە لە قوڵایی بێکۆتایی شەوگارە لولم ئەکا گەردەلولی سەرسامی پارچەی ژینم ئەخوا خەم و بێ ئارامی هەرچەند چنگیان بە دەروونما ئەچەقێ تڵۆقی پڕ زووخی هەستیم ئەتەقێ بڵێسەکەی ئەڕژێ بە گەرووی جەرگە لە عەزرەتا باوەش ئەکەم بە مەرگە بڵێسەکەی ئەڕژێ بە گەرووی جەرگە، لە عەزرەتا باوەش ئەکەم بە مەرگە. وەکوو مەلێک بکەوێتە ناو داوی شل، لەسەر ملیا بەدی بکا چەقۆیە کول. وەک تینووێک جێ بمێنێ لە بیابان، هەر چوار دەوری خۆی لێ ئەبێ بە گۆڕستان. ئیتر نە دڵ و شەو تاسەی تیا ئەمێنێ، نە یادگارم وێنەی ژیان ئەنوێنێ. تێزابی ئاخ لە دڵما پەنگ ئەخواتەوە، هەموو خەمێک، باوەشم بۆ ئەکاتەوە. لاپەڕە پانزە. سێبەری وشە لە ئاوێنەدا یان ئاواتی هەڵوەری و. ئەو گوڵانەی وا پاییز ئەژاکێن لە بەهارێکی تازەدا ئەڕوێن، ئەو چرایانەی ئەکوژێنەوە تاریکی داهات هەڵئەکرێنەوە، ئەو ئەستێرانەی کە شەبەق ئەمرن بەری ئاسمانی شەوێ تر ئەگرن، ئەو هەتاوەی وا کەل ئەیخنکێنێ، بەربەیانێ تر چاوی هەڵدێنێ، بەڵام ئەو حەز و ئارەزووانەی لە بیابانی دڵما نامە چاڵ، هەرگیزاو هەرگیز ناشنێتەوە، لە باخی ژینما ناکەوێتە باڵ. لاپەڕە شانزە، ئاوێنەیەک لە شێوەی هەڵبەست. لە کۆشی شەوی نائومێدیا دڵخەم و خەفەت ئەهۆنێتەوە، برینەکانم بە سازی یادگار وەک خوێی پێوەکەی ئەکولێتەوە. لاپەڕە حەڤە، سێبەرێک لە لێڵایی ژیانە. شەپۆلی دەریای خۆزگەم ژاکاوە، وەکو خەیاڵی مۆمی داگیرساو ئاوازی بەستەی دڵم خنکاوە وەکو ئاواتی مەلی چنگی داو لافاوی ژەهری ڕەشی خەمی نوێم ئاخ ئەڕژێنێتە دەرونی پەستم کسپە و بڵێسەی هەناوی پڕ سوێم بوەتە سۆزی پەڕی هەڵبەستم نە تاسەم ماوە نە خەو بینینم نە ئەستێرەیەک وا لە ئاسمانا نە ئۆقرەم ماوە نە پێکەنینم نە لیسکی شادی وا لە ژیانما وەکو پەپولەی وێڵی دەشتی تەم برینەکانم پڕە لە هاوار نە بۆنی خۆشی گوڵێ دوور ئەکەم نە نیگام ئەگا بە جوانی بەهار. لاپەڕە هەژدە لە گەرداوی ژیانا کەشتی ئارەزووی تەمەنی لاویم بێ بادەوانا ڕۆخی ڕزگاری وەکو نهێنی سرووشت پەنهانا ژیانم وەکو تروسکەی کزی مۆمێ دوور دیارە هەناوی زەنگم لانەی پەژارە و خەم و ئازارە دڵم بەخشییە هەچ ئافرەتێکی ئێسک سووک و جوان ئاوازی ماچی گەشی ئاواتی لە گیانما خنکان وێنەی ڕازاوەی کەڵکەڵەی نەرم و نیانمی دڕی باڵی فڕینی مەلی مەبەستمی تازەمی بڕی ئاگری بەردا لە باخی تەڕ و خۆشی بەهارم برینێکی نوێی کرد بە دیاری بۆ جەرگی یادگارم وا دۆش داماوم بە نائومێدی بەبێ ئارامی شێوەی جیهانم لێ ئەشێوێنێ تاپۆی سەرسامی کاسی کردووم کسپەی تەنیایی و هەڵمی خەمناکی بەستەی شمشاڵی خۆزگەی کوشتووم هەوری سامناکی ورم لە سنگی ساردی مەبەستما قووڵ بووە زامی لەسەر بینمایە دەستی چڵکنی ڕەشی ناکامی ئەوا ئێستاکە وەکو ئەستێرەی زەردی بەربەیان ئەم تەمەنەی من ئەوەرێتە ناو شەپۆلی نەمان. لاپەڕە بیست. لافاوی وشە لە هەڵبەستێکی کورتا یان بە یادی دایکم. بیر ئەکەمەوە لە بیرەوەری ئە لەو ژیانەی کەوا تێپەڕی، ئە لەو ڕۆژانەی کە لێمان گوم بوو، لە ناخی چەرخی ڕەشان و قومبوو دەروونی زەنگم پڕ ئەبێ لە خەم دنیای ژیانم دائەپۆشێ تەم ئەمرێ پرشنگی لێوی خەیاڵم جریوەی هەستی شیرین و قاڵم هەڵاوی چڕی ئاخ و هەناسەم تیایدا ئەخنکێ بروسکەی تاسەم مانگی هیوام وەک مۆمی داگیرساو ئەتاوێتەوە ون ئەبێ لە چاو ون ئەبێ لە چاو. لاپەڕە بیست و یەک چەند وشەیەک لە شێوەی خۆڵەمێش من لە تروسکەی زەردەپەڕە چم بۆیە تەمی ئاخ ئەنێمە سەردەم من لە باڵداری ژێر خەنجەر ئەچم بۆیە شیوەنی مەرگی خۆم ئەکەم. لاپەڕە بیست و دوو سامۆتکەی مەرگ تەمی مەینەت تەمەنی من هەڵەمژێت بێئارامی ئاواتی من ئەکوژێت تاریکایی ئەڕژێتە ناو دڵما وەک خوێ زامەکانم ئەهێنێتە ئازار و سوێ بەبێ هیوا بە بێ ئاوات ئەڕۆم و دێم. بە ئاوازەی نائومێدی کاس بووە گوێم. ئەنواڕمە هەرچی لایەک تاپووی مردن بەرامبەرمە چاوەکانی زیتە لە من. نایەڵێ بەستێکی شیرین بڵێم نایەڵێ خەمی دەروون لە گۆڕ بنێم. ئاخ تاریکی، مەرگی سامناک، ناخۆشی چۆن بە جارێ دنیای منتان داپۆشی. بۆ نەتان هێشت لێوی تینووی ئەم گیانە تاوێک تەڕ کەم بە شەپۆلی ئەم ژیانە. لاپەڕە بیست و سێ هەڵبەستێک بە دوای شەوێکی بێ شەبەقە یان ئاوازی مەرگ ئەستێرەکان ئاسۆی ساماڵ زاخاو ئەدەن بریسک و وڕ لە شەپۆلی ئاو ئەدەن کە شەو نەما وردە وردە ون ئەبن نە ئەفسوونیان ئەمێنێ نە شنە شن. بەهار بە گوڵ، گوڵی شەنگ و ئێسک سووک، چیمەنەکان ئەنەخشێنێ وەکوو بووک. گەردەلوولی ڕەشی پاییز، پاییزی زەرد لە ناکاوە ئەیانکاتە تۆز و گەرد. ئەو وێنانەی کە لە خەودا ئەیانبینین، دەستی ونبوون ئەیاندڕێ کە ڕاپەڕین. تۆش تا دوێنێ. دایە بە نیگای شیرین، بە قسەی خۆش، بە ئاوازی پێکەنین، بە دڵسۆزی، بە خۆشەویستی بەتین کامەرانیت ئەبەخشییە منی خەمگین. شنەت ئەهات لە بەهاری ژیانا، گوڵی خۆزگەت چەپک ئەکرد لە گوڵدانا. بەڵام ئێستا شێوەی جوانیت تیشکی نەما، بروسکە بووی خنکای لەناو شەوی تەما. جوانەمەرگ بوو دایە ئەو تەمەنەی تۆ، لاپەڕە بیست و پێنج، شیوەنی تەمەن گەرچی بەهارە ژیان ڕەنگینە، جۆشی وەیشوومەی وەرزی پایزمە، تاڵاوی خەمم لەلا شیرینە، کاتی شیوەنی تەمەنی کزمە، پەڕەی ئاواتی نوێم کون کون بووە، وەریوە سۆزی خەندەی شیرینم، جوانی لە عاستی چاو مون بووە، نەماوە تیشکی گزنگی ژینم ماوەی تەمەنی پڕ لە هەناسەم ئەوەرێ وەکو سێبەری ئاسمان هیوای ئەم دڵە زەبوون و کاسەم ئەمرێ وەک تیشکی ئەستێرەی بەیان تەرمی زاماوی حەز و ئارەزووم پەخشی باوەشی هەردەی ژیانمە بروسکەی هەوری ئاسۆی داهاتووم دیارە کە ئیتر من هەر خەزانمە. لاپەڕە بیست و شەش لە سەر چزووی یادگارە ئەستێرەی ئاسۆی تەمەنم وەری لە تاریکایی شەوە نامە چاڵ وشەی هەڵبەستی ئومێدم تەڕی ون بوو وەک تاپۆی بروسکەی خەیاڵ گیانی پەرۆشم ئەبا و ئەهێنێ دەریای مەینەتی بێبن و لێوار هەموو ئاوازێک دڵ ئەخورپێنێ خەمێکی تازە ئەکا بە یادگار لە کەفی جیڕی تەمی پاییزە شکاوە ئەژنۆی تەکانی هەستم لە سەر هەورازی یادێکی خزە وێڵە دەروونی شکستە و پەستم ئەوا سامناکی وەک خاکی سەر گۆڕ دنیای ژیانی من دائەپۆشێ لانەی برین و تڵۆق و ناسۆر وەک سامۆتکەی مەرگ لە من ئەخرۆشێ. لەگەڵ شەپۆلی ئاخ و هاوارە گەڵاڕێزانی باخی ژیانما لە بینەقاقای قوڵی شەوگارە شین و شەپۆڕی تەمەنی جوانما. لاپەڕە بیست و هەشت ئەو وێنەی خۆشەویستی ئەیکێشێ یان چەند هەنسکێک بۆ دایکم. شەپۆلی پاییز هات لە ناکاوە، هەوری دا بە سەر گلێنەی چاوا. باخی بەهەشتی ئاواتمی وەران، بزەی فریشتەی شادیمی تەران. بێ خەوی کۆشی شەوی ناخۆشی، چاوی تەمەنی جوانی خستە ژان. گەردەلوولی لێڵ ژیانمی پۆشی، بروسکەی گەڕەی ئاخ دڵمی سووتان. ئەوا ئێستاکە لە قوڕگی ساما، لە ناو گەرداوی زوخاوی زاما. گیرۆدەی گرێی کۆتی ماتەمم، خەم بەستەی منە، من بەستەی خەمم خاکی جگەری پڕ لە ئازارم تیایدا خنکێ ناڵە و هاوارم سێبەری لەرەی دیواری پەستیم بۆتە گۆڕی هیوا و یادگارم قوڵایی شەوگار ڕوونەبێتەوە گوڵزاری وەریو ئەگەشێتەوە تەمی سامناکی پایز و خەزان بە شنەی بەهار ئەڕەوێتەوە فرمێسکی سووری چاوی هەژاران بە شەماڵی یاد وشک ئەبێتەوە برینی خۆزگەی پەروانەی ژیان بە توێژی ئارام یەک ئەگرێتەوە باڵی کراوی مەلی دیلکراو بە هیوای فڕین دەرەچێتەوە هەستی دەروونی بلبلی بێچاو بە بۆنی خونچە ئەشنێتەوە بەڵام بڵێسەی ئازاری گیانم هەتا هەتایە ناکوژێتەوە. متورفەی شادی ئاواتەکانم هەرگیز ئەو هەرگیز ناگەڕێتەوە. هیوا تاریکی هەستم ماج ناکا. جۆلانی ئارام هۆش ڕاناژەنێ. ئەو هەتاوەم وا لە کەلا خنکا. ئیتر نە هەڵدێ نە پێ ئەکەنێ. لاپەڕە سی، سەودایەکی جوانەمەرگ ڕەشەبای دەشتی تاریکی ژیان وێنەی ڕازاوەی خەیاڵمی دڕی دەستی خەفەتی ئاگراوی گیان باڵی پەپولەی ئومێدمی بڕی ئیتر بولبولی شادی ڕابوردوم لەناو بەهاری دڵما ناخوێنێ ساماڵی شینی خۆزگەوارەزوم تیشکی ئەسێرەی تازە ناڕژێنێ پەنجەی تەمەنم ئاوازی گەرووم لە ژێی کەمانی حەز هەڵناسێنێ هەر دەی جیهانی ئومێد و هیوام گزنگ پرشنگی پیا ناپرژێنێ شەپۆلی دەریای زیوی سکاڵام کەشتی خەیاڵم نابا و ناهێنێ ئیتر تروسکەی بزەی بەسۆزم ناکەوێتە سەرلێوی ژیانم شیلەی خرۆشیی ئارام و ئۆخەی نابێتە تامی گۆرانیەکانم پەڕەسلێنکەی هۆنراوەی تازەم بەرەو گوڵزاری مەبەست نافڕێ هەرگیز بروسکەی لەرێی ئاوازەم گەردی ژەهراوی خەمم ناسڕێ لیسکی بریقەی کانی ئاواتم دەروونی تین و وشکم تەڕ ناکا پەلکە زێڕینەی چاوەڕوانی من نادا لە ئاسۆ پیا گوزەر ناکا. وا یادی نازدار وەکوو ملوانک ئەکەم بە دیاری بۆ بووکی یادگار سەعی تەنیایی ئەکەم بە لانک پەنا ئەبەم بۆ باوەشی شەوگار بە هەناسەی گیان بە شەپۆلی ئەشک لە هەموو شوێنێ هەر ئەنووسم یار. لاپەڕە سی و دوو خۆشەویستی بێ وێنە گەر پرشنگ بمرێ لە چاوی ژینا بەستە لە تیشکی ئەستێرەی شینا فرمێسک لە چاوی هەژارەکانا هەتاو لە گەرووی کەلی بەیانا باڵدار نەفڕێ بە ڕووی ئاسمانا گوڵ چرۆ نەکا لە بەهارانا، باڵدار نەفڕێ بە ڕووی ئاسمانا، گوڵ چرۆ نەکا لە بەهارانا، لە رێی شەپۆلی دەریا بوەستێ، ساردی بخنکێ لە بای زستانا، زامی ژەهراوی کڵۆڵ ساڕێژ بێ، خەمێک نەمێنێ لە ناو دڵانا. هەتا هەتایە دایە گیان ناوت ئەمێنێتەوە و ئەمێنێتەوە لە لەنجەی وشەی مناڵەکاندا لە هەزار هەزار هۆنراوەی جواندا. لاپەڕە سی و سێ چنگی مەرگ کە لەرێی سۆمای دایکم نەمێنێ ختووکەی پەنجەی ناسکۆڵەی وشەی دایکم دەماری دڵ نەبزوێنێ هەستیم پڕ نەکا لە گەرای ئۆخەی هێلانەی شارم نەوروژێنێ کە بۆنی پرچی دایکم لە شنەی لەرەی زیوینی بای شەوا شادیم لێ نەپرژێنێ کە ئیتر دایکم بانگم نەکات و ماچم نەکات و ئاسوودەی و گوڵ لە شانی هەموو دڵما نەچێنێ کە ئیتر بزەی فێنکی دایکم نەنۆشم بە چاو خۆر لەبەر پێیدا ڕانەکشێ وەکوو فەرشی ڕاخراو. دەبا تەمەنم هەر بێ بەهار بێ ڕوباری گڕی پشکۆی ئازار بێ تۆزقاڵێ خەندەی تیادا نەمێنێ شمشاڵی گیانم چنگی ڕەشی مەرگ لە دڵما هار بێ بکوژێتەوە چرای ژیانم. لاپەڕە سی و پێنج خۆشەویستی لە دیاریدا ڕیزی هەڵبەستم وەکو چۆلەکە لەشیان مرواری پەڕیان پولەکە هەموو ڕازاوە و جوان و ئێسک سووک قنج قنج ئەفڕن بەجریک و جووک گوێن لێ بگرە هەموو ئاوازێک کە ئەیدرکێنن تایدایە ڕازێک دڵۆپەی تەمەن لە پیتی هەڵبەستە یان لە ناو ڕەگی ئازارە دنیای ژیانم شەو دایپۆشیوە هەر سامناکییە کام جێگە دوورە نیگای سەرسامیم نوقمی باوێشکی تاریکیەکی کفتی تەمسورە ناخی دەرونی پەست و خەماویم کاسە بە هەڵمی ژەهری ناسۆری هەر ئاواتێکی تەمەنی لاویم سێبەری ئاخێک بووە بە گۆڕی ئاخگر بەر بووە لە دەریای گیانم گڵۆڵەی خۆزگەم لێ ئاڵۆزاوە نە شریتی دڵ گۆرانی تیایە نە شمشاڵەکەم ئاوازی ماوە پارچەی ژیانی شیرینی جوانیم ئەسووتێ لە ناو پشکۆی ئازارە لەرەی خەیاڵی نیگای بەیانیم ئەمرێ لە کۆشی کەفی شەوگارە.